فاسئلوو اهل الذکر ان کنتم لا تعلمون سلام علیکم مامۆستا گیان ئایا وێنە گرتن و تەسویر کردنی موسڵمانان لە کاتی وتار و دەرس و نوێژەکاندا دروستە یان نا و بەڵگە چییە لە کاتێکدا زۆرێک لە موسڵمانان ڕازی نین بەوەی کە تەسویر بکرێن ئەمە وابزانم یەکەم جار و دووەم جار نییە بارەک الله فیکم ئەوانەی کە تەسویر دەکەن من پێم وتونە ڕوبەڕوو تەسویری کەس نەکەن لە پێشەوە بوەست چکە هەیە لەوانەیە حەز نەکە دەرچێت لەوانەیە حەز نەکە بزانرێت کە لەو مەجلیسەیە یا لەو مزگەوتەیە یا لەوانەیە نەوێرێت هەر هۆکارێک هەبێ لەوانەیە حەز نەکات بەڵام براکانم لە دوو ڕوانگەوە سەیری ئەو قەزیەکەن ئەگەر تەسویرەکە حەرام بێ ئەو ڕسم گرتنەی کە دەگیرێت ئەو کەسە تاوانبارە کە ڕسمەکە دەگرێت یا تۆ تاوانباری کە لە نوێژدای و ئاگا لە هیچ نیە ڕسم دەگیرێیت کامیان ئەوەی کە دەگرێ یا ئەوەی کە دەگیرێت ئەوەی کە دەگرێت کەواتە تۆ بۆ بۆوە یعنی چۆن کوردەواری دەڵێت کێچ دەکەوێتە کەوڵتەوە و بێ تااقەتی تو بحەک شێوازێکی سراحەت ناکەی جارێکیان لە کۆڕێک بووین لە کۆڕەکەەوە چەندان کەناڵی ئاسمانی لێبوو تەسویر دەکەن یەکێک ئاوای کردووە کتێبێکی بێری خۆی وەناوە دەرنەچێ چیە برا خۆ کارەبا لێت دەدا تێگەیشتی سەعقەیە یعنی هەورە تریسقە و بروسکەیە چی یعنی ئەو کەسەی ڕسمت دەگرێت کە دروست نەبێ خۆی گوناهبارە ئەما تۆ ڕاوەستای ڕسم دەگیری چی یعنی یعنی علەمای کیبار لە نەدەوات و محاضرات سوێن بەخوا بە هەردوو چاوی خۆم بینیومە لە مزگەوتی جامیعی ئیسلامی مەدینەی منەوەڕە شێخ فۆزان ئەوە دانیشتە محاضرە کرد یەکێک دەلێت چرک چرک ڕسمی دەگرێت ئەوە ئەوە لە پێش خۆی ئەوی تر لەولا ئەوی تر لەولاوە تێگەیشتی؟ شێخ شێخ فۆزان ڕازیش نییە بەڵام بەلایەوە ئاسای خۆ گوناه لەسەر ئەو نیە چییە ڕسمی دەگرن ئەو کەسێک کە ڕست دەگرێت خۆی تاوانبارە ئێمە گەنجی وامان هەیە ئەوەندە تەسک بیر دەکاتەوە بەخوا ئەوە تێستا وەکو لە نامەکەدا هاتووە دەڵێ چی دەڵێ زۆرێک لە مسلمانان ڕازینین بۆی کە تەسویر بکرێن بۆ ڕازینی ئەگەر دەترسی بیتە ئەو مزگەوتە و دوایی دەرنەکەویت مەیە براک تێگەیشتی؟ ئەمما ئێمە مەسڵەحەتێکی گەورە لە ئارادایە کە لەوەیە من بیزانم تۆ نایزانی. خوای گەورەش خۆی ئاگای لە نیەتەکانە. نیەتەکە چییە؟ تێگەیشتی براکەم؟ تۆ بەلات پرسیار لە شێخ ساڵح الفوزان دەکرێ ئەدی بۆچی ڕەسمی حەڕەمەین مەککە و مەدینە کامیڕە لەسەر ئەو خەڵکەیە تەواف دەکا ئەو خەڵکەی کە نوێژ دەکا نوێژی تەراویحە هەمووی ڕەسم دەجێ دەفەرمێن دەڵێ ئەوە نەقڵێکی حەیە نەقڵ دەکرێ و تەواو ناڵێ وەڵا کارێکی حەرامە ناڵێ کارێکی حەرامە دوو قەناتی گەورە قەناتی قورآن کریم و قەناتی سنەی نەبەوی هەموو علەمای مەملەکەت دەبین و ئەو خەڵکە تەسویر دەکرێت کەسیش ناچێت تخوا ئەوە بکەم چێتە پاڵ پایەکەوە نەکا ڕسمی من دەرچێت ئی دەرچوو چی بوو چی نە لە قیامەت بۆ تۆ تاوانە نە بۆ دنیاش بۆ تۆ هیچێ براکەی من بەسیەتی بۆ ئەو بیرکردنەوەیە کاکە گیان ئەگەر تاوانە لەملی ئێوە نییە ئەو کەسانەی کە تەسویر دەکەن ئەوان تاوان بارن ئەگەر خوای گەورە بۆمان ئاسان کا و بتوانین ڕاستەوخۆ دەرسەکانیش و نوێژەکانیش و شتەکان نەقڵ کەین چۆن وەکو مەکە و مەدینە نەقڵ دەکرێت لە کەناڵی ئامۆژگاری ئەوەش دەکەین ان شاء الله تێگەیشتی برا جا بزانە ئەوەی لە گوندێکە و ئەوەی لە شارێکە کە ئەوە دەبینێ ئیمانی پێ زیاد دەکا و دڵی خۆش دەبێت ئەوەش کە مبتدع و منافقە لیغیظ بهم الكفار دڵی دەتەقێیان نا بەس کۆ تۆڵێ ئەوەی کاکەوە چی دەکەن خەریکی چین خەریک چین برا تێگەیشتی شتێک دەکەین کە سەلەفمان هەیە شتێک دەکەین کە عولەما ئیقراری لەسەر کردووە براکەی من ئەوەتە مەشایخ دادەنیشن محازەڕە دەڵێنەوە تەسویر دەکرێت و خەڵک دەردەچێت و تێگەیشتی هیچیش ناڵێ ئەوە چیت کرد دەی دەبێنە و کامیڕەیە فرێدا لای بە لەوێ براکە موانیە مۆزۆعەکان قەزیەکە بەو شێوازە نییە ئەگەر هاتبا و کەنا قەنەواتی فەضائی نەبوایە هیچتان نەدیبا حەقی خۆتان بۆ ئێستا گلەی بکەن بەس هێشتا برا ئێمە لە عالەمێکدا دەژین ئەوەی کە ئەو نامەیە دەنووسێت و کە دەڵێ من زۆرم پێ ناخۆشە و ناڕازیم سوێن دەدەدەم بەخوا لە ماڵەوە قەناتی قورآن کەریم و سنەی نەبەوی و ئاياتت هەیە نیتە بەخوا لەوانەیە بیبێت ئەی بۆ سەیری دەکەی خۆ کەناڵی ئاەت ئەوە تە ڕسمی خەڵکەکە دەگیرێکە پێشنوێژی و تەراویح دەکرێت و ڕسمی ئیمامەکە گیرا و پێشان درێت و وڵا خۆشە خۆشە ئێ خۆ لەگەڵ مزگەوتی باش چ فەرقی هەیە ئیمامێکە و پێشنوێژی دەکا و خەڵکیش تەراوێح دەکا ئەوە قەینا با لێ بدرێ وڵا کەناڵێکی خۆشە بەڕاستی ئەوەی ئێمە دەکەین ئەوەیە بۆ لێرە وا بەلاتەوە تاوانێکی زۆر گەورە کراوە بەڵام لە ماڵەشەوە خۆت سەیری دەکەی و بەلاتەوە زۆر خۆشە قەناتی قڕان کەریم و قەناتی سنەی نەبەوی ئەو خەڵکە نیشان دەدا خەڵک نوێش دەکا خەڵک تاعات دەکا قڕان دەخوێنێ بەلاتەوە خۆش منیش وتومە بۆی خەڵک توشی ریا نەبێ هەتا دوێنێ شەو کامێران هێنایە ئێرە ڕەسمی ئیمام بگرن کوتم لای بە کامێرەکە لێرە لابە بۆی نە ئیمام توشی ڕیایی بێ نەڕوە و خەڵکیش داینێن بیخەنە سەردەم و چاوی کەسێک نە لە پشتەوەڕا نیشان بدرێ و کۆمەڵێک مەقاسدی شەرعی هەیە انشاء الله تعالی ئەجا برا بەڕێزەکانم ئەوەی بەو کەناڵانەی کە هەیە قەناعەت ناکە بە ئیقراری عولەما هەر قەناعەت ناکە تێگەیشتی برا هەر مەوزوعەکەی بەلا خەتەرە ارض اللە واسعە ارض اللە واسعە ارض اللە واسعە والمساجد كثيرە براکانم تێگەیشتی دعوە بەلای من زۆر گەورەترە لەو تەفکیرە دەمێت دعوە ئینطلاق کا بە ئیزنی خوای گەورە و بڵاو بێتەوە ئەوەی کە لێرە لەم مزگەوتە دەیبینی بە فەزلی خوای گەورە بۆ هاتوونەتەوە مزگەوتە دڵتان خۆش الحمدللە تەعاونێکە ماشاءاللە تەکثیری سەوادی ئەهلی سوننە حضوری محاضرات و دەرس نوێژ و تەراویح دڵت دەکرێتەوە خۆت لە خۆتدا ئیمانت زیاد دەبێ ان شاء اللە ئێدە ئەوەی کە لە گوندێکە لە شارێکە لە منطقەیەکە تێگەیشتی بە ساڵیش یەک لەحزەی ئەوا نابینێت مزگەوتەکەی خۆی پڕیەتی لە بدعە و خرافە دوو کەس نابینێ ئەهلی سنە قسەیەک نابیستێ لەسەر سنە ستا مەشهەدێکی ئاوا ببینی الحمدللە لەسەر سونەت و قورئان دڵی پێ خۆش نابێ ئیمانی پێ زیاد ناکا و دڵی مبتدع و خرافی و شخص پەرستی پێ ناتەقێ براکەم ئێ بۆ هەندێ شت حسابی بۆ نەکرێت و هەر ئەوە بیکەیتەوە وڵات تەسویر حرامە ئێستا پرسیار لێ دەکەم ئەی کاچی دەڵی تەسویر حرامە ئێستا کە پێت بڵێن وڵا مەسڵەحەتی پەنجا هەزارەکەی تۆ گرنگترە یا مەسڵەحەتی ئەو دەعوەی کە ئێمە لەبەر چاومان گرتووە کامیان گرنگترە ئەگەر بڵێ وەڵا کاکە سەفەرێک دەکا وەڵا دەتوانین ڤیزەت وەرگین بۆ تورکیا بڕۆی بۆ ئەوروپا بڕۆی دەی وڵات چی پێویستە بڕۆ ڕسممان بۆ بگرە و جواز دەرکە و پێویستی بە ڕسم و معاملات بە سەر چاو ڕاکە هەر ناپرسێ بڵێ ئایا ڕسم حرام نییە ناکاکە قەیچێکە وڵاوە سەفرێکمانەیە ئەو تەناقوزە غەڵەتە ئینسان هەیبێت لەو لاوە لە ئوردن بووم لە مەجلیسێک بووم وتیان شێخ حوسێن عوایشە ناوتان بیستووە خوا هیدایەتی ئێمەش ئەوانیش بدات هەموو لایەکمان تەباتمان بداتێ لەسەر حەق و بیان گێڕێتەوە بۆ سەر جادەی سەواب وتیان مەسلەی تەسویر حەڕەجی هەیە زۆر دەڵێ بە هیچ شێوازێک من نامەوێت لە کەناڵ دەرچم وتم شێخ حوسێن دوو قسەم لەگەڵت هەیە حوسێن عەشیش حوسێن عوایشە تی فەرموو وتم ئەگەر ئێستا بڵێن سەفرێک بۆ عمرە کەسێک ینی تەبڕوع دەکات و بچین بۆ سەفرێکی عمرە پێت خۆشە بچی کوتی بەڵێ تم ئەو چوونی تو بۆ سەفری عمرە پێویستی بە جوازی و جوازی شت نییە جوازیش پێویستی بە ڕسم هەیە هەر مستحبە بۆ بۆ مستحبێک دەچی حرامێک دەکەی تیوەڵا صحیح ئێستا لە تەلەڤزیۆن دەبینرێت بەردەوام محازەڵاتی هەیە مۆزوعەکان ئسان تەناقضی نەبێ برا هەر تۆ خاوەنی نامەکە یا خاوەنی هاوفکری نامەکە تۆ لەوانەیە ئێستا لە ماڵەوە ڕسمتە بێ وەکو پێم وتی کە بەخوا بڵێن پ هزار لە بایعی دەدرێت ئامادەی خۆت و برا و خوشک و هەمویان بەری ڕسمی تازەیان بۆ بگری چیە وڵایکی پ هزار یەکی دههزاریشتان بدەنێ بەڵام بۆ شتی تر ئای کاکە گوناحە و خەریکی چین ئەوانە تاوان دەکەن ئێ دەبڕۆ بە شێخ ساڵح الفۆزانیش بڵێ تاوان دەکەن بە عولەمای کیبار مفتی هەموو هەفتەیەک دەچێ لە کەناڵێکی ئاسمانی قەناتیەک سعودی قەناتیەک کە خۆتان زان چیتری تێدا دەردەچێ لقای هەیە و دوسێ کامیڕەشی بەرامبەر دانیشت ڕاگیراوە شێخ فۆزان بە هەمان شێوە لە حێدان بە هەمان شێوە ئەوە قەناتەکان بەو شێوێ براکانم بۆیە بە فراوانتر بیرکەنەوە بە تەناقڵیشمان نەبێ لە قەزیەکاندا و ئەگەر هەر قەنەعەتی شت نییە ئەوە دووبارە و سێبارە دەکەم ئەرد وڵی واسع براک ئەما ئێوە لەبەر ئەوەی وڵا گەنجێک جەنابی زۆر ناڕازیە چۆن دەبێ محازرات تەسویر بکرێت چۆن دەبێ بیکەم برا بەڕێزەکەم تۆ دەتوانیت هەڵسیت لەسەر خێر انشاءاللە بڕۆیتە مزگەوتێکی تر ئەم ماویمان دەمانەوێت انشاءاللە پێغمبەری خوا علی ساسم دەفەرمێ احرص على ما ينفعك هەر شتێک سوود بەو داوەیە بگەێنێ کەم یا زۆر بە ئیزنی خوا هەوڵ دەدەین بە دەستیەوە بگرین و تەوەکلیشمان لەسەر خی پەروەردگارە و دڵنیاش بە کە من گەیشتبمە قەنەعات کە ئەوە حرامە واللهی بە ئیزنی ڕب العالمین نایکەم انشاءالله وما ابرئ نفسی وەرە هەزار کەسی وەکو تۆ بڵێ مامۆستا حەز دەکەم بۆ یادگاری یەک ڕسم بەیەکەوە بگرین بەخوا لەگەڵت ناگرم چکە بە جائیزی نازانم بە دروستی نازانم و تووشی مووقفی واش بووم کە زۆر سەخت و ناڕەحەت کەسانێک داوایان لێ کردو مامۆستا زەحمە نەبێ هەر کامێرەکەشی حاضر کردو زەحمە نێ با ڕسمێک بگرین کتم داوای لێ بردم هێ ناتوانم بەخوا چۆن مامۆسا هەر بەلایەوە کانەما لە شاخێک فڕی دێتە خوارەوە کە ئەو تەکلیف کاوم بڵێم نابێ توشمە نابێت کەواتە وا مەزانە گومانێکی سەد لە سەتی باش بە خۆت بەری ئەی گەنج بەو عیلمە کەمەی خۆتەوە و گومانێکی سەد لە سەد خراپیش بە ئێمە بەری خۆ ئەمانە تەقوایان کەمە ئەمە چی ئەم ڕسم گرتن و کامێرا دانانە براگیان لەوانەیە غەیری تۆ شتێک بزانێت کە تۆ نەیزانی ئەو جارە هەمووش وەلانێ تۆ ڕسم دەگیری نەک ڕسم بگری هیچ تاوانێک لە تۆ نییە هیچ تاوانێک لە تۆ نیە انشاءله ئەگەر قەناعەتیشت وایە ڕسم گرتنەکە تاوانە تاوان بۆ ئەوانە بۆ تۆ نییە براکەم ئیدی بۆ بێتاقەت و ناڕەحەتن لەسەری و قەزیەکە بەلاتانەوە زۆر ئاڵۆزە وانە برا بەڕێزەکانم وانە خوا هیدایەتی هەموو لایەکماندا بۆ ئەوەی کە خۆی پێی خۆش ئایا ڕات چییە بەرامبەر ئەو کەسێک کە دەڵێت تەسویر جائز نییە و بۆچی وا دەڵێت تکایە جواب ئەمە پێنجەم جار نامە ناردووە بەرامبەر ئەو کەسانەی کە دەڵێن تەسویر جائز نییە بۆچی وا دەڵێن ئەو بەعکسەوەیە بەعکسەوەیە تەسویر جائز نییە کە پێغەمبەری خوا علیه السلام براکەم ئەسڵ لە تەسویردا ئەوەی جائز نییە حەدیسی لەسرە ئللا بۆ مەسلحەت نەبێت بۆ حاجەتێک نەبێت بۆ ضرورەتێک نەبێت حاجات و مەساالحیش ئەنواعی هەیە برا یەکێک لە مەسالیح سەیری کەن چییە عائیشەی خێزانی پێغەمبەری خوا علیه الصلاة والسلام چی هەیە کۆمەڵێک ڕەفیقی هاوتەمەنی خۆی دێن لەگەڵی یاری بەچی دەکەن یعنی چۆن ئەمڕۆ پێی دەڵێن بووکەڵە و بووکە شوشەی مناڵ ئاوا فەڕەسێکی دروست کردووە و ئەسپێکی دروست کردووە و ئێوە تیمثالیشە چیەوەڵە بۆ مەسلحەتی ئەو تەمەنە بچووکە پێی دڵخۆش بن ئەمە مەسلحەتێکی گەورەترە یا ڕاگەیاندنی تەوحید و سونەت براکانم کامیان مەسلحەتی زیاترە بۆیە لە ئەسڵدا بەڵێ ئەگەر هیچ مەسلحەتێک لە ئارادا نەبێ نەکرێت ئەمە مەسلحەتێک بێ بۆ منەوتم تۆ سەفەرێک دەکەی بۆ ئێران ئەوڕڵە هەر بۆ خۆشی بۆ حیچ زەڕوەتێژینە بۆ خۆشی سەفرێک دەکەی بۆ ئێران بۆ تورکیا بۆ نازام کوێ پێویست دەکات جواز دەرکەی هەر زۆر بەلا تەواز هەر پرسیاریش ناکەی چێ جوازەکە دەردەکا و ڕسمەکەش دەگرێت و هیچ کێشەی نیە بەلایەوە هەر پرسیار ناکا بۆچی ڕسم بگرم بەڵام کە مەساڵحی شەرعی دێتە ئاراوە ئەوە دیسان قەلق دەبێت و ناڕەحەت دەبێت و خی گەورە لە هەموو لایەکمان ببورێت الحمد لله وصلى الله وسلم على رسول الله